حتى زرتم المقابر تەنانەت چوویشن بۆ سەر قەبران بۆ ژماردنی گۆڕی مردووانتان یا خەریک بوون بە زۆرکردنی ماڵ و داراییەوە وای خەریک کردن و خوای لەبیر بردنەوە دەستتان لێ هەڵنەگرت تا مردن و چوونە ناو گۆڕ. کەللا سەوفە تەعلەموون. پاشانیش بەڕاستی بە چاوی خۆتان ئەیبینن. ثم لتسألن یومئذ عن النعیم. پاشانیش بەڕاستی پرسیارتان لێ ئەکرێ لەبارەی ئەو ناز و نیعمەتەوە لە دونیادا پێتان درابوو یادی خوای لە بیر بردنەوە و سوپاستان نەکرد و فەرمان بەرداریتان نەکرد.